شەهرەزاد و تێجێڕنە و لە وڵاتی میسر بازرگانێک هەبوو ناوی حەسەنی زێڕنگەری بەغدادی بوو زۆر دەوڵەمەند و بەدەرەوە بوو ئەم بازرگانە تەنیا کوڕێکی هەبوو ناوی عەلی بوو کە گەورە بوو مەلای بۆ گرت و قورئان و شەریعەت فێر بوو شارەزای ئەدەب و ڕەوانبێژی کرا لە بەردەستی باوکیدا بازرگانی فێر بوو دواتر خۆی تووشی نەخۆشیەک بوو کە بە هیوای هەستانەوەی نەمان بۆیە ناردیە شوێنی عەلی میسری کوڕی و پێیوت کوڕەکەم دنیا تا سەر بۆ کەس نامێنێ بەڵام ئەو دنیا کۆتا نابێ هەموو کەسێکیش ئازاری مردن ئەچێژێ منیش وا ئەمرم ئامۆژگاریەکە دەکەم کە ئەگەر لە ژیان تا بەجێت هێنا تا ئەمریت شاد و بێخەم ئەبی گەر پشت گوێشی بخەیت لە ژیانتدا زۆر ماندوو ئەبیت و لەوەش پەشیمانە بیتەوە کە بە قسەی منت نەکردووە علیوتی جابا بەجیان بە قسەکردنی دایک و باوک خوا سەپاندوێتی باوکە کەشیوتی کوڕەکەم سامانێکی هێندە زۆرت بۆ بەجێ ئەهێڵم کە ئەگەر ڕۆژی پێنج سەد دیناریشی لێ خەرج بکەی کەم ناکا بەڵام تۆ بێ فەرمانەکانی خوا بەجێبێنی و لەسەر فەرموودەکانی پێغەمبەر درودی خوای لێبێ بڕۆیت بەڕێوە هەمیشە لەسەر خێر و چاکەکردن سەرومڕ بە هاوڕێتی زانایان و پیاوچاکان بکە ڕەزیل و دەستگیراوە مەبە بە چاوی بەزەییەوە لە ژن و مناڵەکانت بڕوانە ژنەکەت کچە خانەدانە دووگیانە بەڵکو خوا مناڵێکی چاکتان پێ ببەخشێ لەگەڵ ناپیاواندا مەبە بە هاوڕێ بەدەم ئامۆژگاریەکانیەوە ئەگریا نزا و پاڕانەوەشم لای خوا ئەوەیە کە بێکێشە و دوور لە خەمبی علی کوڕیشی کە ئەمانەی بیست زۆر گریا وتی وا لە خەمتدا خەریکم بتوێمەوە لەوە چێ جێمان بهێڵێت باوکی وتی بەڵێ کوڕەکەم هەروایە تۆش ئامۆژگاریەکانم لەبیر نەکەی ئەمجا دەستی کردە قورآن خوێندن و شایەتمان هێنان ئەمجا ئیشارەتی دایە کوڕەکەی کە دابنەوێتەوە کە سەری شۆڕ کردەوە ماچێکی کوڕەکەی کرد گیانی دەرچوو خەڵکانی دەر و دراوسێ و هاوڕێکانی باوکی کۆبوونەوە شتیان و بردیانە مزگەوت نوێژیان لەسەر کرد و بەڕێوڕسمێکی مەزن بردیانە گۆڕستان و ناشتیان ئەمجا دراوسیان و هاوڕێ و ناسیاوانی خۆی و باوکی هات نەماڵی و سەرخۆشیان لێکرد کوڕەکەش یادی چلەی باوکی کردەوە و چەندین خەتمەی بۆ کرد ئیدی علی میسری بۆ مزگەوت نەبوایە نە ئەچوە دەرەوە ڕۆژانی هەینیش ئەچوە گۆڕستان بۆ سەردانی باوکی هاوڕێ بازرگانەکانی چوونە سەردانی لە ماڵەوە لێیان پرسی تاکوکەی هەر لە ماڵەوەدا ئەنیشی ئاخر بۆ تەندروستیت باش نییە هێندە لە ماڵەوەبی شەیتانیش چووە بن کڵێشیانەوە کە زیاتر هانی ئەدان کە چوونە بازار و چوونە دەرەوە لای عەلی میسری شیرین کەن زوو زوو هاوڕێکانی ئەبوونە میوانی و هانیانەدا کە لەگەڵیان بچێتە دەرەوە علی میسریان قایل کرد ئەویش بە خزمەتکارانی وت هێز ترەکەم بۆ زین بکەن ئەمجا سوار بوو لەگەڵیان چووە ناوڕەز و باخێکەوە تاکو و کەمێ خەمی لە دڵ دەرکەن ئەمجا لی دانیشتن تا دەمە و ئێوارە ئێوارە بەرە و ماڵ بوونەوە بۆ ڕۆژی دواتر هاتنەوە بە شوێنیدا علیش پرسی وتیان ڕەز و باخی فلانە کەس زۆر لە باخەکەی دوێنێ پاک و خاوێنتر و خۆشترە فەرمانیدا هێسترە زینکراوەکەیان بۆ هێنا و لەگەڵیان ڕۆشت ئیدی چەند جارێکی دی و مەی خواردنەوە و ڕابواردنیشی چووە سەر جارێکیان بە سەرخۆشی جیان هێشت ئەویش بەرەو بازاری شار ڕۆیشت دواتر چوە دووکانی ژنەکەیەوە کە ژنە مێردەکەی بینیوتی ئەمە چییە بۆوا تێکچووی ئەیژوتی نازانم ژنەکە بۆ سرم دێشێ هاوڕێکانم شربەتێکیان دانابوو لیان خواردەوە منیش لێم خواردەوە ژنەکەی پێیوت بە قوربان وازوو ئامۆژگاری باوکی ڕەحمەتیت بیرچووەوە ئەی پێی نەوتیت هاوڕێتی پیاو خراپان مەکە علی میسری ژوتی ژنەکە ئەوانە پیاو خراپ نین بە زەوقن و خۆشە ژین. بەم شێوەی ماوەیەکی زۆر هاوڕێتی کردن ئەم شوێن و ئەو شوێنیان کرد خواردیان و خواردیانەوە ئەم جا هاوڕێکانی پیانوت ئیدی نۆبەی تۆیە پارەمان بۆ خەرج بکەی علی میسری ژووتی بە چاوان ڕۆژی دوایی دەرچوون بۆ گەشت و سەفەرکردن هەموو پێویستێکی بۆ ئامادەکردن مانگێکیان پێچوو پارەیەکی زۆری بۆ خەرجکردن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەهرەزاد وتی دوای مانگەکە سەیری کرد پارەیەکی زۆری لە دەست دەرچووە بەڵام شەیتان هانەهانەیدا بەخۆی وت جا چییە ڕۆژی ئەمەندەش پارە خرج بکەم سامانەکەم لە بن نایەت و کەم ناکە ئەوە بوو بۆ ماوەی سێ ساڵ ئەم دەست بڵاویە پیشەی بوو هەمیشە ژنەکەی دەمی لەسەری بوو ئامۆژگاریە کرد بەڵام سوودی نەبوو کار گەیشتە ئەوەی زێڕوزیوی ژنەکەی جاروبارە ئەبردە بازار و ئەیفرۆشتن کە ئەوەشی کۆتای هات کەوتە فرۆشتنی ڕەز و باخەکانی و دواتر خان و بەرە و دووکانەکانی فرۆشت هێندە هەژار بوو خزمەتکاری لە ماڵدا نەما خۆی و خێزانەکەی مابوونەوە ڕۆزی ڕۆژانی ماڵ و مناڵەکانی بۆ پەیدا نەکرا ژنەکەشی پێیوت لە ترسی ئەم ڕۆژە بوو کە ئەم بۆڵان بەسەرتا و ئامۆژگاریەکانی باوکتم بیر ئەخسیتەوە هێندە ڕسوا ببوو لە دەرگای هەموو هاوڕێکانیدا بەڵام لە سەرزەنشت زیاتری پێ نەبڕا کە بۆش نەیگێڕایەوە ژنە هەستا و هانای بۆ ماڵە دراوسێیەکی برد کە پێشتر ئاگای لە ژیانیان بوو ئەیزانی چەند خاوەن سامان و چەند دەوڵەمەند بوون بۆیە لە هۆیەکەی پرسی ژنەکەش بەسەرهاتی پیاوەکەی بۆ گێڕایەوە ژنە دراوسەیەکە ژووتی بێخەم بە هەر کاتێک برسیتان بوو وەرە پێم بڵێ بێ ئەوەی داوای هیچت لێ بکەم خواردن ببە ژنی عەلی میسریش نزا و پاڕانەوەی بۆ کرد کە خوا پاداشتیان بداتەوە دراوسەیەکەی زەخیرەی خواردنی مانگێکی پێبەخشی ئەم جاژنەکە چوە و دوکانەکەی عەلی میسری کە بە زەخیرەکەەوە بینی بە دەمگریانەوە پرسی ئەمانت لە کوێ هێناوە ژنەکە ژووتی لە فلانە ژنە دراوسێمان کەزانی چیمان بەسەر هاتووە ئەمانەی پێدام گەشتە بۆ لە کەشتیەکی بینی کە خەریک بوو سەفەر بکا کەشتیەوانەکە هاوڕێی باوکی بوو پرسی بۆ کوێ سەفەرەکەی ئەویش وتی بۆ دمیات کەشتیوان وتی سەربکەوە کەشتی کەوتە ڕۆیشتن کە گەشتە دمیات عەلی میسری دابەزی بێەوەی بزانێ بۆ کوێ چێ بازرگانێک کە بینی بەزەی پێداهاتەوە بۆیە قۆڵی گرت و بردەوە ماڵی خۆیان ماوەیەک لەوێ مایەوە. ڕۆژێکیان بە خۆی وت باشە تاکەی لەم ماڵە بێکار بمێنمەوە. بۆیە دیسان چووەوە کەنار دەریا، کەشتییەکی دۆزیەوە بەرەو شام ئەبۆوە، چووە لای خاوەن کەشتی و پێی وت، لەگەڵ خۆتان بمبەن لە بەرامبەریدا کارتان بۆ کەم. خاوەن کەشتیش پەسەندی بوو ئیدی لەگەڵیان سەفەری کرد تا گەشتە دیمەشق گێژە گێژ ئەسوڕایەوە نەیەزانی ڕووکاتە کوێ پیاوێکی خێرەومەن ئێوارە قۆڵی گرت و بردیەوە ماڵ علی میسری ماوەیەک لای ئەویش مایەوە ڕۆژێکیان لە بازار کاروانێکی بینی بەرە و بەغدا ڕۆیشت علی بە پەلە گەڕایەوە ماڵ و دوای سوپاسکردنی خاون ماڵ خوا حافیزی لێکردن ئەمجا گەڕایە و لای سەرۆکی کاروان زۆری لێ پاڕایەوە، بەزەیی پیا هاتەوە و گرتیە خۆی. ماوەیەک بە ڕێگاوە بوون، کابرایەکی بازرگانی خێرەومەند بەزەیی پیا هاتەوە و گرتیە لای خۆی. ئیدی لە گەڵ خۆیدا تێری ئەکرد. چەندین ڕۆژ بەڕێوە بوون، تاکو وتیان، ڕۆژە ڕێیەکمان ماوە بگەینە شاری بەغدا. ڕێگران دایان بە سەر کاروانەکەدا. هەموو بارەکانیان بردن. زۆریشیان لێ کوشتن. ئەوانەی کە بە زیندوویی مانەوە هەر یەکە و بۆ لای خزم یان ناسیاوێکان ڕۆشتن. عەلی میسریش چونکە بێکەس بوو بە تەنیا مایەوە. ئیدی بڕیاری دا بە پێ بەرەو بەغدا بڕوات و کەوتە ڕێ. ڕۆژاوا گەیشتە یەکێک لە دەروازەکانی بەغدا. پاسەوانەکان خەریکی دەروازە داخستن بوون. عەلی هاواری لێ کردن کە ئەمشەو بیبەنە لای خۆیان. شەوێ لێیان پرسی لە کوێ هاتوویت بۆ کوێ ئەچی؟ ئەویش وتی، خەڵکی وڵاتی میسرم، بازرگانم، پێش کاروانەکەم کەوتووم، بەڵکو شوێن بدۆزمەوە لێی بخەوم، بەڵام ڕێگران دایان بەسەر کاروانەکەدا و زۆریان لێ کوشتین، بارەکانیان زەوت کرد، منیش دوای ماندووبوونێکی زۆر گەیشتوومەتە ئێرە. ئەوانیش زۆریان ڕێزگرت وتیان سبێنێ شوێنەکرد بۆ دابینەکەین بەیانی علی میسری دەستی جێڕا بە گیرفانی دادینارێکی دۆزیەوە دای بە یەکێک لە دەرگاوانەکان وتی بڕۆ خواردنمان بۆ بکڕە و بیهێنەوە بابی خوین کابرا ڕۆیشت گۆشتی برژا و نانی بۆ هێنانەوە لەگەڵیان دانیشت و تێری خوارد ئەمجا پاسەوانێکیان لەگەڵ خۆی بردێ شاری بەغدا و یەکسەر بۆ دووکانی بازرگانێکی ناسیاوی بەسەرهاتی بەعری جێڕایەوە بۆ بازرگانەکەی شاری بەغدا ئەویش بڕوای کرد و ڕێزی گرت و ئێوارە بردیەوە ماڵی خۆیان جلوبەرگێکی نایابی خۆی پێبەخشی ئەمجا نردە گەرما و شەهرەزاد شەهرەزاد گێڕایەوە عەلی حەسەنی زێڕینگەر وتی کە هاتمە دەرەوە بە مەسعودی خزمەتکاری وت کلیلی خانوەکان بەرن هەمویانی پیشان بدە هەر کامیانی هەڵبژارد کلیلەکەی بدەرێ با تێیدا دانیشێ لێماندا و ڕۆشتین کە گەیشتین دەرگای خانوێکی نوێی کردەوە و چوینە ژوورەوە سیرمان کرد دەرگاکەی داخستەوە ماوەیەکی دی ڕۆشتن دەرگای خانوێکی تری کردەوە چوینە ژوورەوە سیرمان کرد کەمێک لەولاترەوە خانوێکی گەورەی خۆشم بینی پرسیارم لێکردوتی ئەوەی ڕاستی بێ ئەو خانوەش هەرهی بازرگانەکەیە بۆیە پیشانت نادەم چونکە جنۆکە و درنجی تایە هەر کەسێک چۆتە ناو ئەم خانوە گەورەیە بە مردویی لاشەکەیمان هێناوەتە دەرەوە بۆیە ئەم بازرگانە ڕێنادا بە کەس تێیدا نیشتە جێ ببێ منیژوتم تۆ بۆم بکەرەوە با هیچ نەبێ سیرێکی بکەم مەسعود دەرگاکەی کردەوە سەیرەکەم خانوێکی زۆر خۆشە کە هاتینە دەرەوە بیرم کردەوتم ئەم خانوە هەر بۆ نەگبەتێکی شومی لێ قەوماوی وەکو من باشە بەڵکو تێیدا بمرم و لەم ژیانم ڕزگارم بێت هەرچەند بە مەسعودم وت کە کلیلی ئەو خانوە گەورەێن بدەرێ نەیداوتی شتی وانابێ من پێم وتیت جنۆکەی تایە ئەتەوێت تۆش بکوژێ منیش زۆرم بۆ هێنام جا وتی گرنگ نییە بەڵام ئەبێ بازرگانەکە بزانێت و ڕێت پێ بدا کە گەڕاینەوە مەسعود بە بازرگانەکەی وت قوربان داوای خانووە گەورەکە کە ئەویش زۆری وت و من کەمم بیست ئەم جاوتی دەباشە پەیمانێکم بۆ بنووسە کە خوێنی خۆت بەملی خۆت من بێ تاوانم منیش وتم بە چاوان کاغەزیان هێنا و پەیمان نامم بۆ نووسی کە خوێنی خۆم بە ئەستۆی خۆم. ئەمجا کلیلەکەی دا دەستم. فەرمانی دا فەرش و پێداویستییەکانی ماڵم بۆ بەرن بۆ خانووە گەورەکە. ئەوانیش شتەکانیان لەسەر سەکۆی بەر دەرگای دەرەوە دانا و نەیانەوێرا بچنە ناو خانووەکەوە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. بیرێکی کۆن و گریس و سەتڵێکم بینی، هەڵم کێشایە و دەستنوێژم بە ئاوەکەی گرت و نوێژی ئێوارەم کرد، کاتێکم زانی مەسعود پەیدا بوو فانۆسێک و چەند مۆم و تەشت و مەسینەی بۆ هێنابووم خواردنەکەی بۆ دانام، دوایی فەرشێکی بۆ بردمە هۆڵەکەوە سەیرم کرد بنمیچەکەی پڕە لە نەخشی زێڕین دیوارەکانیشی لە مەڕمەڕ بوو، کە فەرشەکەم ڕاخست نوێژم دابەست لەسەری. کە لێ بوومەوە دەستم کردە قورئان خوێندن ئەمجا پاڕانەوە لەخوا گوێم لە یەکێک بوو پێیوتم علی کوڕی حەسەن زێڕت بەسەردا ببارێنم منیش پرسییم زێڕت لە کوێ بوو تا بیبارێنیت هێشتا قسەکەم تەواو نەکرد بوو کە کەوتە ڕژاندنی زێر لە هۆڵەکەدا هێندە زێر کەوتە ژوورەکە هێندەی نەمابوو پڕ ببێ ئەم جابانگی کرد ئەی علی میسری ئیدی ئازادم بکە سپاردەکەی خۆم گەیاندەوە دەستت با بڕۆم بەڕێ خۆمەوە علی میسری جوتی سوێندت ئەدەم بە پەروەردگار هۆی ئەم زێڕبارانەتم پێ بڵێ دەنگە کەژ وەڵامی داوە ئەو زێڕە هەر لە زمانی کۆنەوە بۆ تۆ دانرا بوو ئەوە ئەو کەسانی تر کە ئاهاتنە ئێرە و ئەمانەوە بانگمانەکردن ئەترسان چونکە ئێمە بانگمانەکردن ئەی علی کوڕی حەسەن زێڕت بەسەردا بڕژێنین وەکو تۆ نانە پرسی لە کوێ ئەو زێڕت دێنی بۆیە تێگەشتین کە درۆمان لەگەڵکات و علی کوڕی حەسەنە ئێمەش دا ئەبەزینە سەری و ملیمانەشکاند و ئەمان کوشت ئێستاش کاری خۆم تەواو کرد و ئازادم کە با بڕۆم بەڕێ خۆمەوە منیش پێم وت ئازادت ناکەم تاکو ئەو زێڕانەی یەمەنیشم بۆ نەهێنیتە ئێرە. دەنگەکە وتی ئەگەر بۆت بهێنمەوە بۆ ئێرە من و پاسەوانی ئەو زێڕەی یەمەن ئازادەکەی؟ منیش وتم بەڵێ. ئەویش وتی سوێندم بۆ ئەخۆیت کە ئازادمان بکەی. منیش سوێندم بۆ خوارد. جنۆکەکە ویستی بڕوات پێم وت. تەنیا ئیشێکم پێت ماوە وتی ئیشەکە چییە؟ وتم ژن و مناڵەکانم لە میسر بەجێهێشتووە لە فلانە شار و فیسار گەڕک ئەمەوێت بێ ئەوەی ماندوو ببن هەمویانم بۆ بهێنیت ئەی ژووتی بە چاوان لەسەر تەختەی ڕەوان ئەوانیش دێنم بۆ ئێرە ئینشاءله بەڵام ئەبێت سێ ڕۆژم مۆڵەت بدەیت لێی داوڕۆیشت ئەمیش بە هۆڵەکە داگەڕا دەرگایەکی تیابوو بەردە مەڕمەڕێکی بازنەیی پێوە بوو خولی دا دەرگا کرایەوە چووە ژوور گەنجینەیەکی گەورە بوو پڕ بوو لە گوێنی تۆپە کوتاڵ یەکەیەکە گونیەکەی لە کوتاڵەکە چۆڵە کرد و ئەیهێنایە دەرەوە پڕیە کرد لە زێڕی هۆڵەکە تاکو هەر هەموو زێڕە باریەوەکەی هۆڵەکەی کردە گونیەکانەوە بردنیە گەنجینەکە و دەرگا مەڕمەڕەکەی لەسەر داخستەوە کوتاڵەکانی هەڵچنی ئەمجا هاتە دەرەوە و چووە سەر سەکۆی حەوشەکە لێی دانیشت تاکو کەمێ ماندوێتی دەربچێ هێندەی زانی لە دەرگای دەرەوەدرا ئەویش کەمێ چاوەڕی کرد سەیری کردکرایەوە و مەسعود هاتە ژوورەوە بەسەر سوڕمانێکەوە سەیری کردم ئەمجا بە هاوار هاوار بەرەو دەرەوە ڕای کرد بەدەم ڕێوە ئەیوت عەلی میسری ماو نەمردووە هەر ئێستا ئەم هەواڵە ئەدەم بە ئاغام شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی بۆ بەیانی ڕۆژی دواتر کابرای بازرگان پێخۆری بەیانی بە خزمەتکاران و کۆیلە و کەنیزەکەکانی هەڵگرت و بەرەو خانوە گەورە ڕۆشتن کە علی میسری دەرگای لێکردنەوە بازرگانەکە باوەشی پێدا کرد و ئەم لا ئەو لای ماچ کرد چوونە ژوورەوە بەدەم نانی بەیانی خواردنەوە بازرگانە پرسی چیت دی چیت نەدی ئەم شەو چۆنت بردە سەر عەلی میسری وتی هیچم نەبینی ئەمشەو نوێژەکانم کرد و هەندێ لە قورئانم خوێند لێی نووستم ئەمجا بازرگان فەرمانی دا دوو کۆیلە و دوو خزمەتکار و دوو کەنیزەک بمێنەوە بۆ پەزێرای کردنی عەلی میسری ئیدی پێداویستی تری نارد بۆ خانووە گەورەکە ڕۆژی دووەم هەندێ بازرگانی بەغدا چوونە سەردانی، پرسیاری ئەوەشیان کرد کەی کاروانی کەلوپەلەکانی ئەگاتە بەغدا؟ ئەویش پێی ئەوتن بەم نزیکانە. ئەمجا جنۆکەکە گەڕایەوە بۆ لای و وتی، ژن و مناڵەکانتم هێناوەتە دەرەوەی میسر. ڕووت و ڕەجاڵ و شڕۆڵ بوون، پۆشتەیشم کردوونەتەوە بە بەرگی نایەب. تۆش ژنە بازرگانان ئامادە بکە و بچنە پێشوازیان چەندین باری وشتر و هێستریان لەگەڵدایە کە زێڕەکانی یەمەە علی میسری ڕایگەیان با خێزانی بازرگانانی بەغدا ئامادەی بە پیرەوە چوون بن داوەتی ئەمن ئەمجا بەڕێوڕسمی کۆن باخێکی گەوریان لە دەرەوەی شاری بەغدا ڕازاندەوە جێگا داخرا سفرەکان ڕاخران ئەو هەموو بازرگانانە و خێزانەکانیان ئامادە بوون عەلیش پێشوازی ژن و مناڵەکانی کرد شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی خەڵکەکە خەریکی دەمە تەقێ بوون لە ڕەزەکەدا کە تۆز و خۆڵ لە بیرەکەەوە بڵند بووە سریان کرد چەندین هێستری بارکرا وشتر و یاوەران و کاروانچیان دەرکەوتن کە هەندێکیان لە بەرایی کاروانەکەەوە بە سەماکردن و ئاواز و گۆرانی وتن هاتن کاروانچیانیش بەرەو ڕووی عەلی میسری هاتن، دەستیان ماچ کرد، ئەمجا وتیان، ببورن، ئەبوو دوێنێ بگەیشتینایەتە ئێرە، بەڵام خەمی ڕێگرانمان بوو، نەبادا پەلاماری کاروانەکە بدەن. ژنانیش گەیشتوون، ژنە بازرگانانیش کردوویانە بە قەرەباڵغی لە دەوری خێزانەکەتان. هەر ئێستا دێنە پێشەوە. ئیدی ژنە بازرگانان سەریان لە جوانی و نایەبی جلوبەرگی ژنی عەلی میسری و مناڵەکانی سوڕمابوو. کاروانەکە بە قەرەباڵغی و لەگەڵ ئەوانەی کە هاتوونەتە پێشوازی بەرەو شار بوونەوە، ئەمجا بارە وشتر و هێسترەکانیان بردە حەوشەی ماڵە گەورەکەوە. ماڵ زۆر قەرەباڵغ بوو. ژنان لە هۆڵە گەورەکەدا لە دەوروبەری خێزانی عەلی میسری کۆببوونەوە. پیاوانیش لە دەوروبەری عەلی میسری کۆببوونەوە. کاروانچیانیش بارەکانیان داگرت و وشتر و هێسترەکانیان تاقەت کرد، شتومەکەکانیان بردە گەنجینەی خانووە گەورەکەوە. کە نیوەڕۆ هات، سفرە ڕاخرا، خواردن دانرا. پیاوان لە ژوورێک و ژنانیش لە هۆڵەکە نانیان خوارد. کەنیزەکان گوڵاویان بەسەردا پرژاندن، کە تێریان خوارد چەندین جۆرە میوە دانرا، ڕێزێکی زۆری میوانان گیرا. دواتر قاوەیان گێڕا. ئەمجا کاروانچیان هاتنە لای عەلی میسری و داوایان کرد ڕێیان پێ بدرێ بڕۆنەوە. ئەویش خواحافیزی لێکردن. وشتر و هێسترەکان ئامادەی سەفەر کرانەوە. ئەمجا بەرەو قەراخشاری بەغدا بوونەوە. دوانیوەڕۆیەکی درەنگ میوانەکان و کۆڕی ژنە بازرگانان خواحافیزیان کرد ڕۆژانی دواتر هەریەکە و لای خۆیەوە چەندەی پێ هەڵسوڕە دیاری ناردە ماڵی عەلی میسری هەندێکیان کۆیلیان کردە دیاری یان کەنیزەک یان زەخیرە و خواردن ڕاخەر و پێداویستی ماڵ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو